ئیتر ئێوە ئەی موشریکەکان بەرەڵا بن بە زەویدا و بۆ کۆ ئەڕۆن بڕۆن ئەم بەرەڵا بوونەش بۆ ماوەی چوار مانگە کە هەندێ لە ئەهلی تەفسیر وتوویانە شەوال و ذی القعدە و ذی الحجە و محەڕەمە هەندێکیش وتوویانە لە بیستەمی ذی الحجەوە تا دە ڕۆژی ڕەبیع الثانیە زۆر باش بزانن ئێوە دەرەقەتی خودا نایەن و ناتوانن خودا بێ دەسەڵات بکەن بێگومان خودای بە دەسەڵات کافرەکان ڕیسوا ئەکات. ئەمە بانگ و ڕاگەیاندنە لەلایەن خودا و پێغەمبەرەوە بۆ لای ئادەمیزاد لە ڕۆژی حەجی گەورەدا کە جەژنی قوربانە کە گەلێ ئاداب و یاسای گەورەی تێدایە لە ئادابی حەج بانگدان و ڕاگەیاندنە لەسەر ئەوەی کە خودا و پێغەمبەری خودا دوور و بەری و پاکن لە پەیمانی ئەو کافرە موشریکانە جا ئەگەر تەوبەتان کرد لە کوفر و موسڵمان بوون ئەوە زۆر چاکترە بۆتان خۆ ئەگەر پشتتان هەڵکرد ئەوا بزانن ئێوە خودا بێ دەسەڵات ناکەن و بزانن خودا توانایە ان اللە یحب المتقین. مەگەر ئەو کافرە موشریکانە کە پەیمانتان لەگەڵ بەستوون و لە ماوەی ئەو پەیمانەدا هیچ کەم و کوڕییەکیان نەبووبێ و پەیمانیان هەڵنەوەشاندبێتەوە و کەسیان لێ نەکوشتبن و یارمەتی کەسیان نەدابێ لەسەر ئازاردانتان، ئەوانە پەیمانیان لەگەڵ بەرنە سەر تا ماوەکەی تەواوە بێ، ان اللە غفور رحیم. جا کاتێ ئەو چوار مانگە تەواو بوو کە ڕێگا درابوو بە پەیمان شکێنەکان بە ئازادی تیا بگەڕێن، ئەو موشریکە پەیمان شکێنانە بکوژن لە هەر شوێنێکا زەفەرتان پێ بردن لە خاکی حەرەم یا لە شوێنێکی تر بیان گرن و تەنگیان پێ هەڵچنن و گەمارۆیان بدەن و لە هەموو ڕێگایەکدا بۆیان دانیشن و مەهێڵن تەوافی کەعبە بکەن. ذلک بأنهم قوم لا یعلمون. ئەگەر یەکێ لە موشریکەکان داوای پەنای لێ کردی پەنای بدە تا فەرموودەی خوا ببیسێ. پاشماوەی مانەوەی بیگەیەنە جێگای ئەمن و ئاسایشی خۆی. ئەم میهرەبانیە لەبەر ئەوەیە کە ئەمانە کۆمەڵێکن نەزان و نەفامن. ان اللە یحب المتقین. موشریکەکان عەهد و پەیمانیان نابێ لەگەڵ خودا و لەگەڵ پێغەمبەری خودادا و نایبەنە سەر ئەوانە نەبێ کە لە لای مسجد الحرام پەیمانتان لەگەڵیان دابەست جا ئەمانەش چەندێ پەیمانەکەیان ڕاگرت ئێوەش ڕایگرن بەڕاستی خودا ئەوانەی خۆش ئەوێ کە لە خوا ئەترسن و خۆیان لە گوناه و بێ ئەمری خودا دوورەخەنەوە. ئەو کافرانە ئیحتیرامی ئایەتەکانی خودایان بە نرخێکی کەم و بە سامانی بێ بەقای دونیا گۆڕییەوە و پشتیان لە حەق کرد و ڕێگای ئیسلام بوونیان لە خەڵک گرت. ئەو کردەوەی ئەوان ئەیکەن کردارێکی ئێجگار بەدە. لا یرقبون فی مۆمن الا ولا ذمە. اتخشونهم فاللە احق ان تخشوه ان کنتم مؤمنین چۆن جەنگ ناکەن لەگەڵ کۆمەڵێک کە پەیمانیان شکاند و عەزمیان جەزم بوو لەسەر دەرکردنی پێغەمبەر لە شاری مەککە کە ئەوان لە پێشدا پەیمانیان تێکدا ئایا ئێوە لێیان ئەترسن خودا شایەنی ئەوەیە لێی بترسن ئەگەر موسڵمانن چونکە موسڵمانی ڕاستەقینە ئەوەیە هەر لە خودا بترسێ ویتوب اللە علی من یشاء واللە علیم حکیم. داخی دڵیان لەو کردەوە ناشرینانە ئەڕێژێ کە کافرەکان ئەیانکردن، تەوبەیش قبوڵ ئەکا لە هەر کەس مەیلی لەسەر بێ، خودا زانایە و کارەکانی پڕ لە حیکمەتن. واللە خبیر بما تعملون ئەم ئایەتە خیتابە لەگەڵ موسڵمانەکان لە کاتێکدا هەندێکیان جەنگ کردنیان پێ ناخۆش بوو واتە، ئایا لاتان وایە وازتان لێ بهێنرێ کە هێشتا ئەوانەتان کە تێکۆشەر و موجاهیدی ڕاستەقینەن لە جیهانی ماددەدا دەرنەکەوتوون؟ هەروەها هێشتا دەرنەکەوتووە ئێوە بێجگە خودا و پێغەمبەری خودا و موسڵمانان کەسێکی تر و دۆستێکی نهێنیتان نییە قسە و نهێنییەکانی لابدرکێنن؟ خودا ڕەوا نیە هاوبەش بۆ خودا دانەران بێن مزگەوتەکان ئاوەدان بکەنەوە بە دروست کردن یا چونە ناو بۆ عیبادات ئەوان و مزگەوت هیچ پەیوەندیەکیان بە یەکەوە نیە ئەوان خۆیان شایەتی لە نەفسی خۆیان ئەدەن کە کافرن ئەوانە کردەوەی بە دیمەن چاکیان لای خودا بێ ئیعتیبارە و نرخی نیە فعسا اولئک ان یکونوا من المهتدین. مزگەوتەکانی خودا ئەوانە ئاوەدانیان ئەکەنەوە کە باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە و نوێژەکەن و ماڵیان بە موستەحەقان ئەدەن و لە خودا نەبێت لە کەس ناترسن ئەمانە هیوا وایە کە شارەزای ڕێگای ڕاست و لە ئەهلی هیدایەت بن. واللە لا یهدی القوم الظالمین. ئایا ئێوە وا ئەزانن پایەی ئاو بە حاجیدان و ئاوەدان کردنەوەی مەسجد الحرام وەکو پایەی ئەو کەسانەیە کە باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە و لە پێناوی ڕەزامەندی خودا و پاراستنی ئاینی ئیسلامدا جیهادیان کردووە ئەم دوو جۆرە کەسانە هەرگیز لای خودای گەورە وەک یەک نین خودا هەرگیز قەومی ستەمکاری کافر هیدایەت نادات ئەوانەی ئیمانیان هێنا و کۆچیان کرد و لە پێناوی ڕەزامەندی خودادا بە ماڵ و بە گیان جیهادیان کرد، ئەوانە پایەیان لای خودا گەورەترە و ئەوانەن سەرکەوتوون و بە میهرەبانی خودا گەیشتوون. یبشرهم ربهم برحمة منه ورضوان وجنات لهم فیها نعیم مقیم. خودای گەورە مژدەیان پێ ئەدا بە میهرەبانی و ڕەزامەندی خۆی و هەروەها مژدەی چەند بەهەشتێکیشیان پێ ئەدا کە نیعمەت و خۆشی هەمیشەییان تێدایە بۆیان. خالدین فیها ابدا ان اللە عندە اجر عظیم. هەتا هەتایە لەو بەهەشتانەدا ئەمێننەوە، بێگومان خودا پاداشتی گەورەی لایە. ومن یتولهم منکم فاولئک هم الظالمون. ئەی موسڵمانینە باوک و باپیر و براکانتان بە دۆست و کەسی خوتان ڕامەگرن ئەگەر ئەوان کوفریان پەسەند کرد بەسەر ئیماندا هەر کەس لە ئێوە ئەوانە بە دۆست و کەسی خۆی بزانێ ئەوانە ستەمکارن و وەک ئەوانن واللە لا یهدی القوم الفاسقین. تۆ بڵێ بەوانە، ئەگەر باوک و باپیرتان و کوڕەکانتان و براکانتان و ژنەکانتان و عەشیرەتەکەتان و داراییەک کە دەستتان کەوتووە و بازرگانییەک کە ترستان هەیە زەرەر بکات و خانووبەرەیەک کە پێی ڕازین باشتر و خۆشەویستتر بن لاتان لە خودا و پێغەمبەری خودا و جیهاد لە پێناوی ڕەزامەندی خودادا، ئەوا ڕاوەستن و چاوەڕوان بن تا خوای گەورە سزای خۆی ئەنێرێ بۆ سەرتان. وذلک جزاء الکافرین. جا خودای گەورە ئارامی نارد بۆ سەر دڵی پێغەمبەر و موسڵمانان و سوپایەکی نارد بۆ یارمەتیتان کە ئێوە نەتانەبینین هەروەها سزای کافرەکانی دا و شکاندنی، ئەمەیە پاداشتی شایانی کافرەکان. ثم یتوب اللە من بعد ذلک علی من یشاء. خۆ ئەگەر ئێوە ترسی ئەوەتان هەبوو کە ئەگەر ئەوانە نەیەن بۆ زیارەت هیچتان دەست نەکەوێت و فەقیر بکەون و خەرجیتان نەبێ ئەوا بێگومان خودا لەمە و پاش بە فەزڵی خۆی دەوڵەمەندتان ئەکات و بێنیازەبن لە خەڵک ئەگەر خودا مەیلی لێبێ خودا زانایە و کارەکانی پڕ حیکمەتن. جەنگ بکەن لەگەڵ ئەو کیتابیانەدا کە بە شێوەیەکی ڕاست و تەواو ئیمانیان بە خودا و بە ڕۆژی دوایی نییە و پەیڕەوی ئایینی ئیسلام ناکەن جەنگیان لەگەڵ بکەن تا ناچارەبن جزیە واتە سەرانە بدەن بە شێوەیەکی ملکەچانە و سەرشۆڕ کەن بۆ دەسەڵاتی ئیسلام. وقالت اليهود عزیر ابن الله وقالت النصارى المسیح ابن الله قسەیەکە بە دەمەیکەن و مەعناکەی تێناگەن و نازانن خودا مەحاڵە کوڕی ببێ و لە کەس بووبێ. ئەم قسەیان وەک قسەی کافرەکانی لەمەو پێشە کە ئەیان وت مەلائیکەکان کچی خودان. خودا لەسەر ئەم بوختانە درۆیە بچێ بە گژیاندا و لە ناویان بەرێت. ئەمانە چۆن لە حەق و ڕاستی هەڵەگەڕێنەوە و پەیڕەوی ڕێگای ناڕاست دەکەن؟ سبحانە عما یشرکون. ئەوانە زانا ئایینیەکانیان و ڕەبەنەکانیان ئەپەرستن و لە حەرام و حەڵاڵدا بە گوێی ئەوان ئەکەن و سوجدەیان بۆ ئەبەن و لە زاتی خودا لایان داوە هەروەها عیسای مەسیحی کوڕی مەریەم ئەپەرستن کە چی لە لایەن خوداوە ئەمریان پێ نەکراوە بەوە نەبێ کە یەک خودا بپەرستن کە تاق و تەنیایە و کەس خودا نیە ئەو نەبێ خودا پاکە و دوورە لەو شتانە و لەو کەسانە کە ئەوان کردوویانن بە هاوبەشی. خودا، ئەو خودایە کە پێغەمبەری خۆی ناردووە لەگەڵ چرای هیدایەت و ئاینی ئیسلامدا بۆ ئەوەی بەرزی بکاتەوە بەسەر هەموو دینێکا ئەگەرچی موشریکەکان حەز نەکەن و پێیان ناخۆش بێ. یا ایها الذین آمنوا ان کثیرا من الاحبار والرهبان لیأکلون اموال الناس بالباطل ویصدون بەڕاستی گەلێ لە زانایانی ئایینی و ڕەبەنانی ئەهلی کیتاب بە ناحەق ماڵی خەڵک ئەخۆن و ڕێگا لە خەڵک ئەگرن کە ئیسلام ببن و بکەونە سەر ڕێی ڕاست ئەوانە ئاڵتوون و زیو کۆئەکەنەوە و لە ڕێگای خودادا سەرفی ناکەن واتە زەکاتی شەرعی لێ دەرناکەن ئەوانە مژدەیان بدەرێ بە سزای سەختی ڕۆژی دوایی ئەو سزا سەختە لە ڕۆژێکا ئەبێ کە ئەو ئەڵتوون و زیوە لە ئاگری دۆزەخدا سوورەکرێنەوە و تەوێڵ و پشت و تەنیشتی خاوەنەکانیان پێ داخەکرێ و پێیان ئەوترێ ئەمە ئەو ئاڵتوون و زیوەیە لە دونیادا کۆتان ئەکردەوە بۆ خۆتان و حەقی شەرعیتان لێ دەر نەئەکرد و زەکاتتان لێ نەئەدا ئەوە دەرتان بێ و سزای ئەوە بچێژن کە کۆتان ئەکردەوە. وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ مَعَ الْمُتَّقِینَ. ژمارەی مانگەکانی ساڵ لای خودا دوانزە مانگە لەو ڕۆژەوە کە خودا زەوی و ئاسمانەکانی دروست کردووە ئەمە لە لەوحی مەحفوظ و لە عیلمی خودادا بڕیار دراوە چوار مانگیان جەنگ کردن تیایاندا حەرامە کە بریتین لە ذی القعدە و ذی الحجە و محەڕەم بەیەکەوە و ڕەجەب بەتەنیا ئەمە دین و ئاینی ڕاستە واللە لا یهدی القوم الکافرین بێگومان دواخستنی حەرامی مانگێک لەو چوار مانگە بۆ جێگەی مانگێکی تر زیادە کوفرە چونکە ئەبێتە هۆی حەڵاڵ کردنی ئەوەی خودا حەرامی کردووە و حەرام کردنی ئەوەی خودا حەڵاڵی کردووە هەندێ لە کافرەکان ئەگەر لە یەکێ لەو چوار مانگە حەرامەدا بکەوتنایەتە جەنگەوە بەردەوامەبوون لەسەر جەنگەکە و لەباتی ئەو مانگە دوایی مانگێکی تریان حەرامە کرد بە ئارەزوی خۆیان ساڵی مانگێ حەرامیان حەڵاڵە کردو ساڵێ بە حەرامی ئەیان هێشتەوە تەنها حیسابی ژمارەی چوار مانگیانە کرد بەبێ گوێ دانە مانگە حەرامە تایبەتیەکان بەم جۆرە ئەو مانگەی خودا حەرامی کردبوو حەڵاڵیانە کرد ئەم کردەوە ناشرینانەی خۆیان لەبەر چاویان جوان بوبون بە باشیان ئەزانین خودا هەرگیز هیدایەتی قەومی کافر نادات. فما متاع الحیاة الدنیا فی الآخرة الا قلیل. ئەی موسڵمانینە ئەوە چیتانە و چیتان لێ قەوماوە کە پێتان بوترێ دەرچن بۆ غەزا خۆتان ئەدەن بە زەویدا و تەمەڵی ئەکەن و لەشی خۆتان قورسەکەن تا نەڕۆن بۆ غەزاکە ئایا ڕازیەبن بە ژیانی دونیا لەباتی ژیانی نەبڕاوەی قیامەت کە لەزەت و خۆشی ژیانی دونیا بەنیسبەت خۆشی ژیانی قیامەت هیچ نیە و زۆر کەمە ئەگەر ئێوە یارمەتی پێغەمبەر نەدەن مەبەست نیە چونکە بەڕاستی خودا فریای کەوت و یارمەتی دا لەو کاتە نالەبارەدا کە کافرەکان لە مەککە دەریان کرد کە تەنها خۆی و هاوڕێکەی بوون لە ئەشکەوتەکەدا و بە هاوڕێکەی ئەوت خەم مەخۆ خودا لەگەڵماندایە جا خودا ئارامی و بێترسی نازڵ کردە سەر دڵی و بە سوپایەک یارمەتی دا کە ئێوە نەتان بینی دەنگی کافرەکانی نزم کردەوە و دای بە لوتیاندا. واللە علیم بالمتقین. ئەوانەی باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە داوای ئیزنت لێ ناکەن بۆ ئەوەی بە ماڵ و بە گیان لە پێناوی ڕەزامەندی خودادا جیهاد بکەن ئەوانە ئامادە و لەسەر پێن و خۆیان دەستپێشخەریەکەن خودا ئاگای لەوانەیە کە لێی ئەترسن بطهم وقیل اقعدوا مع القاعدین. ئەگەر ئەو ئیزنخوازانە بیانویستایە دەرچن بۆ جیهاد، ئەسبابی دەرچوونیان ئامادە ئەکرد و خۆیان کۆئەکردەوە، بەڵام خودا نەیویست هەستن و نیشاط بنوێنن ئەنجامی بێ ئیرادەیی و تەممەڵی خۆیان بۆیە وەستاندنی و ڕاست نەبوونەوە بۆ جیهاد و لەلایەن شەیتانەوە وەسوەسە خرایە دڵیان و پێیان وترا ئێوەش لەگەڵ دانیشتوە تەممەڵەکاندا دانیشن واللە علیم بالظالمین. ئەگەر لەگەڵتان دەرچونایە هیچیان زیاد نەئەکرد بۆتان سستی نەبێ و بەپەلە دەستیان ئەکردە دووزبانی و ئاژاوەنانەوە و ترساندنتان ئێوەش هیواتان هەیە ئیرادەیان بێ هێزە و قسەیان ئەبیستن و مەسەلەکە بە زیان بەسەرتانا ئەشکایەوە خودا ئاگای لە ستەمکاران هەیە. لقد ابتغوا الفتنة من قبل وقلبوا لك الأمور حتى جاء الحق وظهر أمر الله وهم كارهون بەڕاستی ئەو مونافیقانە لەمەو پێش لە غەزای ئوحوددا حەزیان لە فیتنە و ئاژاوە و پەرێشانی ئەکرد لەناو یارانی تۆدا و چەند قسەیان هەڵگێڕایەوە و چەند پیلانیان نایەوە بۆ ئەوەی عەزمتان بشکێنن وَإِنَّ جَهَنَّمَ لَمُحِیطَةٌ بِالْکَافِرِینَ. هەندێ لەوانە ئەڵێن، ئیزنم بدە دانیشم لە ماڵدا و تووشی فیتنە و موخالەفەم مەکە، واتە، ئیزنم نەدەیت و بە گوێت نەکەم، بێگومان فیتنە ئەوەیە کە ئەوانی تێکەوتوون، کە دوا ئەکەون لە جیهاد و دووڕوویی ئەکەن، بەڕاستی دۆزەخ گەمارۆی کافرەکان ئەدات و هەموویان کۆ ئەکاتەوە، تۆ ئەی پێغەمبەر بڵێ، ئێمە هیچمان تووش نابێ لە سەرکەوتن یا شەهید بوون، ئەوە نەبێ خودا بۆی نووسیوین لە لەوح المحفوظدا، ئیتر پێخۆشبوون و پێناخۆشبوونی ئێوە کارەکە ناگۆڕێت، هەر خودا پشتیوان و سەردارمانە و پشتمان بەو بەستووە، بەڕاستی لەسەر خاوەن ئیمانەکان پێویستە تەنها پشت بە خودای دەسەڵاتدار ببەستن. فتربصوا إنا معكم متربصون تۆ پێیان بڵێ ئایا ئێوە چاوەڕوانی ئەوەن کە ئێمە بێجگە دوو ئەنجامی زۆر چاک تووشی هیچ ببین یا سەرکەوتن بەسەر دوژمندا یا مردن لە ڕێگای خودادا و شەهید بوون ئێمەش چاوەڕوانین کە خودای گەورە تووشی یەکێ لە دوو ئەنجامی زۆر خراپتان بکا ولا یأتون الصلاة إلا وهم کسالا ولا ينفقون إلا وهم کارهون هیچ شتێ ڕێگای ئەوەی لێ نەگرتن کە نەفەقەیان لێ قبوڵ بکرێ ئەوە نەبێ کە ئەوانە باوەڕیان بە خودا و بە پێغەمبەری خودا نیە و بە تەمبەڵی و تەوەزەلی و لەشقورسی نەبێ ناچن بۆ نوێژ و هەرچیش سەرفەکەن پێیان ناخۆشە و بە دڵ حەز لەو سەرفە ناکەن چوارەم، ئەوانەی ئیمانیان هێناوە بەڵام نیەتەکەیان بێ هێزە و بە ماڵی دونیا دڵیان ڕائەگیرێ. پێنجەم، بەندەیەک کە موحتاجی ماڵ بێ بۆ ئازاد بوونی لە بەندەیی. شەشەم، ئەو کەسەی کە لە ڕێگای ڕێکخستنی موسوڵمانان و کاری خەیریە قەرزار بووە و نەتوانێ بیداتەوە. هەموو شت ئەبینێ و هەرچی پێ بوترێ باوەڕی پێکا تۆ بڵێ ڕاستە، بەڵام قسەی خێر ئەبیسێ و قبوڵی ئەکا کە قازانجە بۆ ئێوە، ئیمانی بە خودا هەیە، هەروەها باوەڕ بە موسڵمانان ئەکا چونکە ئەزانێ دڵسۆزن، پێغەمبەر ڕەحمەتە بۆ موسڵمانەکانتان، بێگومان ئەوانەی ئازاری دڵی پێغەمبەر ئەدەن سزایەکی پڕ ئێش و ئازار ئەدرێن. ئایا نەیانزانیوە ئەوەی معارەزەی فەرمانی خودا و پێغەمبەری خودا ئەکات ئاگری دۆزەخ بەشیەتی و هەتا هەتایە تیایا ئەمێنێتەوە و ئا ئەمەیە سەرشۆڕی و ڕیسوایی گەورە. یحذر المنافقون ان تنزل علیهم سورة تنبیهم بما فی قلوبهم قل استهزئوا إن الله مخرج ما تحذرون مونافیقەکان ئەترسن لەوەی سورەتێ بێتە خوارەوە چی لە دڵیانایە پێیان بڵێ و دەری بڕێ جا تۆ پێیان بڵێ ئێوە ئیستیهزای خۆتان بکەن خودا ئەوەی لێی ئەترسن دەری ئەخا بۆ خۆتان و بۆ خەڵک ئەگەر پرسیاریان لێ بکەی ئەوە چیتان ئەوت بۆ گاڵتەتان ئەکرد بە فەرمانی خودا و پێغەمبەری خودا ئەڵێن ئێمە گاڵتەمان نە ئەکرد بە فەرمانی خودا لەناو خۆمانا گاڵتە و گەپی خۆمان ئەکرد جا تۆ پێیان بڵێ ئایا ئێوە بەو هەموو ناتەواویەی خۆتانەوە گاڵتە بە خودا و ئایەتەکانی خودا و پێغەمبەری خودا ئەکەن ئایا کاری وەها ڕەوایە؟ لا تعتذروا قد كفرتم بعد إيمانكم ئێوە پاش ئیمان هێنانتان کافر بوون ئەگەر تاقمێ لە ئێوە عەفو بکەین کە تەوبەیان کردووە و ئیتر گاڵتە بە فەرمانی خودا و پێغەمبەر ناکەن تاقمێکی ترتان سزا ئەدەین کە سوورن لەسەر مونافیقی و ئازاردانی موسڵمانان چونکە ئەوانە تاوانبارن. المنافقون والمنافقات بعضهم من بعض، پیاوانی مونافیق و ژنانی مونافیق لەناو خۆیانا وەک یەکن لە مونافیقی و دووری لە ئیمانەوە واتە هامڕازن و قسەیان یەکە ئەمر بە خراپە ئەکەن و نەهی لە چاکە ئەکەن و دەستی خۆیان ئەنوقێنن و خێرات ناکەن و فەرمانی خودایان فەرامۆش کردووە خودایش موبالاتی بەوان نەکرد و گوێی نەدانێ بەڕاستی مونافیقەکان فاسق و لە دین دەرچوون خودا بۆ پیاوان و ژنانی مونافیق و بۆ کافرەکانی تر ئاگری دۆزەخی بڕیار داوە کە تیایا ئەمێننەوە هەتا هەتایە ئەو دۆزەخە بەسە بۆیان و کاڵا لە قەد باڵایە خودا نەفرینی لێ کردوون و لە پاشەڕۆژدا سزایەکی هەمیشەیی سەختیان هەیە. کالذین من قبلکم کانوا اشد ئێوەش وەک ئەو کافرانەن کە لە پێش ئێوەدا بوون، ئەوان لە ئێوە بەهێزتر بوون و ماڵ و سامان و کوڕوکاڵیان زۆرتر بوو، ئەوان بە بەشەلەزەتی دونیای خۆیان ڕایانبوارد، ئێوەش بە بەشەلەزەتی دونیای خۆتان ڕاتانبوارد وەک چۆن ئەوان بە بەشی خۆیان لەزەتیان وەرگرت، ئێوەش ڕۆچوون بە ئارەزووبازی دونیادا وەک چۆن ئەوان ڕۆچوو بوون، ئەوانە کردەیان بێ سوود بوو نە بۆ دونیا بەکەڵکیان هات و نە بۆ قیامەت. عاد کە بە با و ثەموود کە بە بوومەلەرزە فەوتان، هەروەها قەومی ئیبڕاهیم کە نەمروودی گەورەیان بە مێشوولە و هاوڕێکانی بە دەردی تر لەناو بران، قەومی مەدیەن، جەماعەتی شوعەیب کە بە ئاگر سووتان و قەومی ڵوط کە شوێنەکانیان سەرەوژێر بوو بەردباران کران. ئەمانە هەموو پێغەمبەرانیان بە موعجیزەوە بۆ نێرران و ئینکاریان ئەکردن و باوەڕیان پێ نەئەکردن. خاوەن ئیمانەکان ژن و پیاویان هەندێکیان دۆستی هەندێکیانن یەکتریان خۆشەوێ ئەمرەکەن بە چاکە و نەهیەکەن لە خراپە و نوێژ ئەکەن و زەکات ئەدەن و بە گوێی فەرمانی خودا و پێغەمبەری خودا ئەکەن ئەمانە خودای گەورە ڕەحمیان پێ ئەکات خودا غاڵبە بەسەر کاری خۆیدا و کارەکانی پڕ حیکمەتن. وما لهم في الأرض من ولي ولا نصير سوێن دەخۆن بە خودا کە ئەو قسە ناڕەوایانەیان نەوتووە، بەڕاستی کەلیمەی کوفریان بەدەما هات و پاش ئەوەی بە زاهیری ئیسلام بوون کافر بوونەوە، نیازیان بوو شتێ بکەن کە بۆیان نەکرا، وەک کوشتنی پێغەمبەر یا دەرکردنی لە مەدینە. ئەوان ڕقیان لەوە هەستاوە کە خودا و پێغەمبەر موسوڵمانەکانی مەدینەیان دەوڵەمەند کرد و هاتنی پێغەمبەر بوو بە هۆی پیرۆزی و بەرەکەت بۆیان، جا ئەو مونافیقانە ئەگەر تەوبەی ڕاستەقینە بکەن و لە بەدکاری واز بهێنن ئەوە چاکترە بۆیان، خۆ ئەگەر پشت هەڵکەن و لەسەر وەزعی بەدیان بەردەوام بن ئەوا خودا سزایەکی توند و پڕ ئازاریان ئەدا لە دونیا و لە قیامەتدا و ئیتر لە دونیادا یەکێک نابێ دۆستیان بێ و پشتگیریان لێ بکات و یارمەتیان بدات. وَيَسْخَرُونَ مِنْهُمْ سَخِرَ اللَّهُ مِنْهُمْ وَلَهُمْ عَذَابٌ أَلِیمٌ. ئەو کافرو مونافیقانە کە پلارەگرنە ئەو موسڵمانانەی زیادە سەدەقە ئەکەن لە ڕی خودادا و ئەڵێن بە ڕیا و بەرچاوێنی ئەیکەن هەروەها عەی بەگرن لەو موسڵمانە هەژارانە کە بێجگە ڕەنجی شان و عارەقی ناوچەوانیان هیچیان دەست ناکەوێ و توانجیان تێ ئەگرن کە لات و بێسامانن ئەمانە خودای گەورە گاڵتەیان پێ کات و واللە لا یهدی القوم الفاسقین تۆ داوای عەفویان بۆ بکەی یا نەیکەی سودی نیە ئەگەر حەفتا جاریش داوای عەفویان بۆ بکەی خودا عەفویان ناکات چونکە ئەوانە کافر بوون و باوەڕیان بە خودا و بە پێغەمبەری خودا نەکرد خودا هیدایەتی کۆمەڵی فاسقان نادات ئەوانەی لە سەفەری جیهاد دواکەوتن دڵخۆش بوون بەوەی کە دانیشتن و لە حەزرت دواکەوتن و حەزیان نەئەکرد بە ماڵ و سامان و گیان لە پێناوی ڕەزامەندی خودای گەورە و سەرخستنی ئیسلامدا جیهاد بکەن و ئەیانوت بە موسڵمانەکان بەم گەرمایە مەچن بۆ جیهاد پێتان تەحەمول ناکرێ تۆ بڵێ ئەگەر بفامن و هۆش بەکار بێنن ئاگری دۆزەخ گەرمتر و بەتاوترە. کەسێ بەرگەی گەرمای دونیا نەگرێ چۆن بەرگەی گەرمای ڕۆژی جەزا ئەگرێ؟ انکم رضیتم بالقعود اول مرة فاقعدوا مع الخالفین ئەگەر خودا گەڕاندیتیەوە بۆ مەدینە و کۆمەڵێ لە مونافیقە دواکەوتووەکانی لێ بوو داوای ئیزنیان لێ کردی کە لە غەزایەکی تردا لەگەڵت دەرچن پێیان بڵێ نەخەیر هەرگیز لەگەڵ من دەرناچن و لەگەڵ من دژی هیچ دوژمنێ ناجەنگن انهم کفروا بالله ورسوله وماتوا وهم فاسقون کە یەکێ لەو مونافیقانە مرد هەرگیز نوێژ لەسەر جەنازەکەی نەکەی و لەسەر قەبری ڕانەوەستی بۆ دفن و زیارەتی ئەوانە بەڕاستی کافر بوون و ئیمانیان بە خودا و بە پێغەمبەری خودا نەبوو بە حاڵی فاسقی و لە دین دەرچوویی مردن. سیصیب الذین کفروا منهم عذاب الیم. لە کاتی غەزای تەبوکدا عوزر هاوەرەکانی ئەعراب هاتن بۆ خزمەتی پێغەمبەر کە ئیزنیان بدا لە شوێنی خۆیانا دانیشن و هاوبەشی نەکەن لە جیهاددا بە بەهانەی زۆری خێزان و گرانی ژیان و ترس لە دوژمنان ئەوانەیش کە درۆیان لەگەڵ خودا و پێغەمبەری خودا کرد دانیشتن و نەچون بۆ جیهاد هەروەها ئەوانیش گوناهبار نابن و هیچیان لەسەر نییە کە دێنە لات بۆ ئەوەی وڵاخی سواریان بۆ پەیدا بکەیت و بێن بۆ جیهاد و تۆیش ئەڵێیت وڵاخم نییە بتاندەمێ و سوارتان بکەم ئەوانیش ئەگەڕێنەوە و لە غەم و خەفەتدا چاویان پڕ ئەبێ لە فرمێسک چونکە ئازوو خەوت فاقی جیهادیان دەست نەکەوت. ئەو دواکەوتوانە کە ئێوە گەڕانەوە بۆ لایان عوزرتان بۆ ئەهێننەوە عوزری بێ ئەساس بڵێ پێیان عوزرمان بۆ مەهێننەوە باوەڕتان پێ ناکەین خودا ئاگاداری کردووین کە چی لە دڵتانایە لەمە و پاش خودا و پێغەمبەری خودا کردەوەکانتان ئەبینن ئاخۆ لەسەر کوفر و گومڕاهی ئەمێننەوە یا پەشیمان ئەبنەوە. ئەنجا دوای ئەم ژیانی دونیایە ئەبرێنەوە بۆ لای ئەو خودایەی ئاگای لە نهێنی و ئاشکرا هەیە، ئەو وەختە ئاگەدارتان ئەکات کە لە دونیادا چیتان کردووە. سيحلفون بالله لكم إذا انقلبتم إليهم لتعرضوا عنهم فأعرضوا عنهم واللە علیم حکیم. بادیەنشینەکان لە نیشتەجێکانی شار و لادێ دڵڕەقترن لە بابەتی کوفر و مونافقیەوە، چونکە دوورن لە ئاوەدانی و تێکەڵی زانایان ناکەن و کیتاب و سوننەت نابیسن، هەروەها لە خەڵکی تر نابەڵەدترن سەبارەت بە یاسا و سنووری ئەو فەرمانانە کە خودا ناردوونی بۆ پێغەمبەری خۆی، لە بادیەنشینەکان هیوا هەیە ئەوەی کە خەرجی ئەکا لە ڕێگای ئیسلامدا بە غەرامەت یەزانێ و بە خەرجی ناڕەوای دا ئەنێ و چاوەڕێی ئەوە ئەکا بەڵاو مەینەت بێتە سەرتان یاخوا مەینەتی خراپ بەسەر ئەوان دابێ خودا شنەوا و زانایە و لە هەموو شت ئاگەدارە. ومن الأعراب من یومن باللە والیوم الآخر ویتقی عەرەبە بادیە نشینەکان هیوایشیان هەیە ئیمانی بە خودا و بە ڕۆژی دوایی هەیە و ئەوەی خەرجی ئەکا بە خەیر و هۆی لە خودا نزیک بوونەوەی ئەزانێ و بە هۆی ئەوەی دائەنێ کە پێغەمبەر دوعای خێری بۆ بکات ئا ئەو خەرجیانەی ئەوانەی کەن هۆی نزیک بوونەوەن لە خودا خودای گەورە ئەوانە ئەخاتە ناو ڕەحمەتی خۆیەوە. ئەوانەی کە پێش کەوتن لە ئیسلام بوون و خزمەت کردنی ئیسلامدا لەوانەی لە مەککەوە کۆچیان کرد بۆ مەدینە و لە یارمەتی دەرانی ئەهلی مەدینە و ئەوانەیش بە شوێنی ئەواندا هاتن بە کرداری چاک خودا لەوانە ڕازیە و کردەوەیان قبوڵ ئەکات ئەوانەیش ڕازین لە خودا و شوکرانە بژێرن بەرامبەر بە نیعمەتی دین و دونیا کە پێی داون و خودا ان اللە غفور رحیم. کۆمەڵێکی تر هەن لە دواکەوتووەکان کە دانیان نا بە تاوانی خۆیاندا و وەک مونافیقەکان عوزری درۆیان نەهێنایەوە ئەمانە کردەوەیەکی باشیان کرد کە دانیان بە گوناهی خۆیاندا نا و کردەوەیەکی خراپیشیان کرد کە دواکەوتن ئەمانە نزیکە خودا تەوبەیان لێ قبوڵ بکات زەکات وەربگرە لە ماڵی ئەمانە تا پاکیان بکاتەوە لە گوناهی زەکات نەدان و پاکیان بکاتەوە لە خۆشویستنی دونیا دوعای خێر و عەفویان بۆ بکە کە مردن نوێژیان لەسەر بکە دوعا کردنی تۆ مایەی ڕەحەتی و دڵنیاییە بۆ ئەوان خودا شنەوا و زانایە. الم یعلموا ان اللە هو یقبل. هەندێ لە پیاو خراپەکان مزگەوتێکیان دروست کرد بۆ زیاندان لە موسڵمانان و بەهێز کردنی کوفر و بۆ جیاکردنەوە و کۆمەڵ کۆمەڵ کردنی موسڵمانان هەروەها بۆ ئەوە ئەبو عامری ڕاهیب لە شامەوە بێت و بێتە ناوی کە هەر لە پێشەوە خەریکی دوژمنایەتیە و جەنگی دژی خوا و پێغەمبەر کردووە. ئەم گرۆهە سوێندەخۆن بۆتان کە لە دروستکردنی ئەو مزگەوتەدا چاکە نەبێ هیچی تریان مەبەست نەبووە خودایش شاهیدی ئەدا کە ئەوانە درۆزنن و مەبەستیان لە دروستکردنی مزگەوتەکە ئازاردانی ئیسلامە. لا تقم فیه ابدا لمسجد اسس علی التقوی من اول یوم احق ان تقوم فیه فیه رجال یحبون ان یتطهروا واللە یحب المطهرین هەرگیز لەو مزگەوتەدا ڕا مەوەستە بۆ نوێژکردن بەڕاستی مزگەوتێ لە یەکەم ڕۆژیەوە لەسەر خودا ترسان دروست کرابێ و بناخەی دانرابێ وەک مزگەوتی قوبا یا مزگەوتەکەی خۆت ئەوە لایقترە بۆ ئەوەی تیا بوەستی و نوێژی تیا بکەی فانهار به فی نار جهنم واللە لا یهدی القوم الظالمین ئایا کەسێ بینایی مزگەوتی لەسەر بناغەی پتەوی لە خودا ترسان و ڕەزامەندی خودا دامەزراندبێ چاکترە یا کەسێ بینای مزگەوتی لەسەر قەراغی کەندێکی بێ هێزی ڕووخاو دامەزراندبێ کە لەگەڵ خۆیدا بڕووخێتە ناو ئاگری دۆزەخەوە؟ ئەوانە لە ڕێگای ڕەزامەندی خودادا ئەجەنگن، کافران ئەکوژن و خۆیان شەهید ئەبن، پەیمانێکە خودا بەستویەتی لەگەڵیان، لە تەورات و ئینجیل و قورئاندا باس کراوە، کێ لە خوا بەوەفاترە بە وەعد و گفتی خۆی؟ کەواتە ئێوە خۆشحاڵ و شادمان بن بەو معامەلەیەی لەگەڵ خودادا کردووتانە، هەمیشە لە ڕکوع و سوجدەدان و ئەمر بە چاکە ئەکەن و نەهی لە خراپە ئەکەن و سنووری فەرمانەکانی خودا و ئەحکامی دین ڕائەگرن و لێی لانادەن، مژدە بدە بە خاوەن ئیمانەکان کە پاداشتیان گەورە ئەبێ بەهۆی ئەو کردەوە بەرزانەوە. ما كان للنبي والذين آمنوا أن ان ابراهیم لأواه حلیم. داوای عەفوو کردنی ئیبڕاهیمیش لە خودا بۆ باوکی لەبەر ئەوە بوو کە بەڵێنی دابوویە داوای عەفوی بۆ بکات، لەئەستەغفیرەنە لەک، جا کاتێ بۆی دەرکەوت کە باوکی دوژمنی خودایە ئیتر بە وەحی زانیبێتی یا باوکی بە کافری مردبێ لەبەر چاویا خۆی لێ بەری کرد و حەقی نەبوو بەسەریەوە و داوای عەفوی بۆ نەکرد، خودا هیچ قەومێک بە گومڕاه دا نانێ و وەک گومڕاه معامەلەیان لەگەڵ ناکات پاش ئەوەی کە هیدایەتی دان تا ئەو کارانەیان بۆ ڕوون نەکاتەوە کە پێویستە خۆیانی لێ بپارێزن و ڕێگەی عیبادەتیان پیشان نەدات و لە دواڕۆژیان نەترسێنێ جا ئەگەر ئەو قەومە پاش ئەوانە هەر لەسەر ئینکار مانەوە ئەوە غەزەبیان لێ ئەگرێ و گومڕایان ئەکات خودا تەوبەی قبوڵ کرد لە پێغەمبەر و لە هاوڕێ کۆچکردووەکانی و لە هاوڕێ یارمەتیدەرەکانی و پایی بەرزکردنەوە و ڕەحمەتی بەسەرا ڕژاندن ئەوانەی کە پەیڕەوی پێغەمبەریان کرد و لە سەعات و کاتی تەنگانەیی و ناخۆشیا دوای کەوتن و پشتیان چۆڵ نەکرد دوای ئەوەی کە کۆمەڵێکیان خەریک بوو دڵیان تێک بچێ و لە ڕێگەی ڕاست لابدەن تەوبەی لێ قبوڵ کردن و دڵی بەهێز کردن خودا خاوەن ڕەحمەت و میهرەبانە لەگەڵیاندا. هەروەها تەوبەی قبوڵ کرد لەو سێ کەسەی دوا کەوتبوون لە غەزا و هێشتا حوکمیان نەبڕابوویەوە کە دنیایان بەو هەمووە بەربڵاویەوە لەبەرچاو تەنگ بوو لە غەم و پەژارە و خەفەتی ئەنجامی خۆیاندا دڵیان تەنگ بوو زانیان پەنایان لە دەستی خودا نییە خودای گەورە خۆی نەبێ ئەنجا خودا تەوفیقی دان کە تەوبە بکەن و تەوبەیان کرد. خودا زۆر تەوبە قبوڵ ئەکات و زۆر میهرەبانە. یا ایها الذین آمنوا اتقوا الله وکونوا مع الصادقین. ئەی ئەوانەی ئیمانتان هەیە لە خودا بترسن و نزیکی کارێ مەکەونەوە کە خودا پێی ڕازی نەبێ و لەگەڵ ڕاستگۆیان هەڵسن و دانیشن. ڕەوا نییە بۆ ئەهلی مەدینە و عەرەبەکانی دەوروپشتیان لە پێغەمبەری خوا دوا بکەون و خۆیان لە شتێ بپارێزن کە پێغەمبەر خۆی لێ نەپارێزێ چونکە بەرامبەر هەر تیونیەتی و ماندوێتی و برسێتیەک کە لە ڕێگای خودادا توشیان ئەبێ و هەر هەنگاوێ کە ئەینێن و ئەبێتە هۆی ڕق هەستانی کافرەکان و هەر زەفرێ بە دوژمنی بەرن وەک لێ کوشتن و بەدیل گرتن و تاڵان کردن هەموو ئەمانەیان بە کردەوەی چاک بۆ ئەنوسرێ و پاداشی باشیان ئەدرێتەوە. نابێ موسڵمانان هەموویان دەرچن بۆ غەزا یا بۆ تەڵەبی عیلم هەروەها نابێ هەموویان دانیشن و هیچ نەکەن بەمە هیچ کارێ سەقامگیر نابێ کەواتە بۆچی لە هەموو کۆمەڵێکی گەورە وەک هۆزێ یان تیرێ جەماعەتێکیان ناچن بۆ فێربوونی زانیاری تا لە ڕێگای زانینی حوکمی ئاییندا ماندوو ببن و کە گەڕانەوە بۆ لای قەومەکانیان بیان ترسێنن لە کردەوەی خراپ و بێدینی بەڵکو خۆیان بپارێزن و تووشی سزای دواڕۆژ نەبن صرف اللە قلوبهم بانهم قوم لا یفقهون کە سورەتێ نازڵ ئەکرێ بۆ پێغەمبەر بە غەمز و لەمز و ئینکار و گاڵتە کردنەوە سەیری یەکتر دەکەن و لە ناو خۆیاندا ئەڵێن ئەگەر هەڵسین و مەجلیسەکە بە جێ بێڵین کەس ئەمان بینێ؟ جا ئەگەر کەس نەبوو هەڵئەسن و ئەڕۆن و ئەگەر کەس هەبوو ناڕۆن دوایی ئەڕۆن تۆ بڵێ، یارمەتی و پشتیوانی خودا بەسە بۆ من و هیچ خودایە نییە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو نەبێ، من تەنها پشت بەو ئەبەستم، خودا، پەروەردگاری عەڕشی مەزنە. عەبدوڵڵای کوڕی موغەفەل ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، ساڵی فەتحی مەککە لە سەفەرێکا پێغەمبەر صلی اللە علیە وسلم بەسەر وڵاخەکەیەوە بەدەم ڕۆشتنەوە سورەتی فەتحی خوێند لە کاتی خوێندنەکەدا دەنگی خۆی دەلەراندەوە و بە تێر و تەسەلی پیتەکانی دەردەبڕی خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس، قورئانی پیرۆز بە دەنگی محمد صدیق المنشاوی، خوێندنەوەی فەضائیل و شکۆی سوڕەتەکان، مامۆستا بەکر حەمە صدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.